الحمد للە وسلات وسلام على رسول الله وعلى آله وأصحابه ومن اهتدى بهداه لەباس لێکردنی ئەو مخالەفاتانەی کەوا دێتە ڕێگەی ئینسانی مسلمان کە بریتە لە زنجیرە باسەکانی بەیانیان و ئێوارانمان لەگەڵ ئێوەی بەڕێزە لەو ڕەمەزانە پیرۆزەیە دوای ئەوەی کە باسی ئەو هەڵە و مخالەفاتانەمان کرد کە لە ژیانی ڕۆژووی ئینسانی ڕۆژوەوانە ڕوو ئەدا ئەوە نەیتوانی بێتمان خی تەعالا لێمان وەرگێ و لەکەم و کوڕێکانیشمان خۆش بێەوە لە مخالەفات هەر زۆر زۆرە بەڵام حەزمان کرد لەمڕۆ ئینشاءله دەستکەین بە باسی ئەو مخالەفاتانەی کەوا لە حەقی قورآانی پیرۆزە ئەکرێ هەموو جارێک مامۆستایان بۆتان بازەکەن کە ئەم مانگە پیرۆزە مانگی ڕۆژوو و مانگی قورآانە بۆیە باسکردنی قورآانمان بە دوای ئەوە هێنا و باسی ئەو مخالفەتانە بکەین کە ئینسانی مسلمان لە بەرامبەر ئەو کتابە پیرۆز و نازداری خی تەبار و تەعاالایە تێیەکەوێ ئەو تا لەوایەتە پیرۆزەیە فەرمێ لە مانگی ڕەمەزانە کە قورئانمان ناردووە قورئان بۆ چی هاتووە فەرمێ هودە للناس هودا لە زمانی عەرەبی یعنی ڕێنمایی کردنە بۆ ڕێگەیەکی ڕاست ڕێبازی ڕاست و دروستی ڕەب العالمینە بۆ ئێوە نەکەن بچن ڕێبازی تر هەڵببژێرن ئەم قورآانەیە ڕێبازەکەی ئێوە لێتان تێک نەچێ سەرتان لێ تێک نەیەن شەیتانەکان بەبارێکی کەیان نەتان بن بە ڕێبازێکی کەیا نەتان بن وریای خۆتان بن بەم قورآانە نەبێ ناگەنەوە بەخوای تەعالا تێکەڵاو بە دنیا مەبن دنیاویەکان سەران لێ بشێوێنن دنیاویەکان ئاگادار بن ئەوانەی کە دەڵێن ڕب بەناتی نافی دنیا بەس بە تەنیا ئەوەستن خی تەعالا فەرمێ ئەوانەی ئەوها بڵێن لە ئاخرە تا هیچیان ناینێ برا بە ڕێزەکانم دیارە کێ ڕێگەی دنیای گرتووە و دیاریشە کێ ڕێگەی خوای تەعالای گرتووە ئەوەی ڕێگەی خوا بگرێ ئەوەندەی لێ ئەترسێ بە مویەک مخالفەی خوا ناکە ئەگەر مخالفەیەکیشی کرد زۆر داوای لێبردن لە خوای تەعالاکە ئەگری و ئەپارڕێتەوە و فرمێزگە بارێنێ بەڵام ئەوانەی ڕێبازی شەیتانیان گرتووە لە ئینسانەکان و لە جنۆکەکان مخالفە لەسەر مخالفە ئەیکەن لادان لەسەر لادان ئەیکەن، خۆشیان و خەڵکیش وێڵەکەن، ئینجا دڵیشیان وەک بەرد ڕەقە و ناجوڵێ، فرمێسکێک نابارێنن بەسەر گوناح و تاوانیانە، چونکە شەیتان وای لێکردوون وا ئەزانن لەسەر ڕێگەی ڕاستن، وای لێکردوون کە کەس بە حەق نازانن لە خۆیان زیاتر نەبێ، بۆیە ئاگاداری ئەوانە بن وێڵتان نەکەن بە پارە. بۆیە خوای تەعالا ئەفەرمێ هودە للناس لە ئاسمانەوە پێمان ئەڵێ 1400 ساڵە و قورآانی ناردۆتە خوارەوە پێمان ئەڵێ ئەم ڕێگایە ئەم قورآانە ڕێگای ئێوەیە ئەم قورآانە ڕێبازی ئێوەیە بڕۆن بیخوێندنەوە قەناعەتان هەبێت چەنەها کەسێ ئێستا کە مردووە لەوانەیە ڕۆژێ لە ڕۆژان لەم سەر تا ئەو سەری قورآانی بە چاو نەبینی بێ واتە محمد صلی اللە علیه وسلم خەڵکی کرد بە دوو بەرەوە بەرەی حەق بەرەی باتل بەرەی بڕواداران بەرەی بێ بڕوایان بەرەی ئەو کەسانەی ڕێگەی خوا گرنە بەر و بەلای ڕب العالمین ئەڕۆن بەرەی ئەو کەسانەی بەلای شەیطان و بناو دۆ ناخی جەهنم ئەڕۆن وریا بن براکانم ئەمڕۆ ئێمە ئەمە ئەڵێین و سبەی نێژ ئەمرین هەموومان ئەچینەوە بەردەمی خوای تەعالا بۆیە ئاگات لە خۆت بێ ڕێگەکە وێڵ مەکە ئەوە تا لە نوێژەکە تا خۆت هاوارەکەی ئەڵێ چی داوا ئەەکەی ئەڵێ چی ئهدینە سیڕاتە المستەقیم داوا لە خواکەی نوێژەکە بە هەر حرکات نەبێ بە هەر جوڵە نەبێ بە هەر ڕاضە نەبێ با معنای تیاابێ ناوەرۆکی تیاابێ نوێژ لەسەر دوو بەشە بەشێک لە ڕوانگەی دەرەوە ظاهیرەکەی کە تەبێ چۆن دەست بگری چۆن دەست نوێش بگری چۆن چی بکەی چی بکەی بۆ شێوازە نابێ بجوڵی نابێ بخۆی نابێ بخۆیتەوە نابێ قسە لەگەڵ خەڵکی بکەی ئەمە ڕوان لە ڕوانگەکەی دەرەوەیەتی لە ڕوانگەکەی ناویشەوە لە هەموو ناو دڵتەوە تۆ بێ لەگەڵ خوایە بی کەلیمە بە کەلیمە بێ لەگەڵ خوایە بڕۆی قسە لەگەڵ خوایە بکەی تۆ یەکێک لە قسەکانت ئەوەی ئەڵی خوایە ڕێگەی ئەو پێغەمەرانم پیشان بە کە تۆ ناردن ئەوانە نارد ڕێگەی جوولەکە و ڕێگەی گاورم پیشانمێ ئەی خوای گەورە داوا لە خواکەی جابا لە خزمەتان نابێنە سەر دوو ئاەت لە سوورەتی فڕقان خی تعالا فەرمێ لە ئاەتی سی وە سیویەک دەربەدەر و شاربەدەر و ئەوان قسەیان پێوت و پیان و تشێت تخوا پێغەمەر شێتە یا بوو جەهل شێتە سەل الله عليه وسلم تخوا بەێواڵم پێغەمەر شێتە یان قڕیشی کافری مشریک شێتە ئەمڕۆژ تخوا قور ئەوەی کە لەسەر قورآن ئەڕوا شێت و بێعقلەیە ئەو کەسەی پشتی کردوتە قورآن تخوا کامیان شێتە ئە پێم بڵێن شێت کامەیە كذلك ما أتى الذين من قبلهم ئێوە وەرن ساحیرەکانی دنیا هەر هەمووی بێنن کۆیان بکەنەوە لە ئەوەڵی دنیا تا ئاخیری دنیا بزانام کەسیان نەتوانێ مانگ شەقکە کە شەقی کرد و تەوەڵات تۆ ساحیری هەی شێتی نە ئێوە شێتن یان ئەڵێ چی إلا قالوا ساحر أو مجنون وڵا پێغەمەر شێتە شێتە وەڵڵاهی ئەوە شێتن پێغەمبەر شێت نییە صلی اللە علیه وسلم ئەمڕۆش بە ئێمە ئەڵێن شێت هەتە سەیری ئەو شێتویەتانە کە عەقڵیان بە چیەوە گرتووە قورئانێک و قەبرێک و ئاخیرەتێک و ئەم قسە قۆڕانە چییە ئەم قسەی جوو بوجانە چیە بەخوامە شێتویەتن ئەم جەماعەت ئێمە شێتین یا ئێوە شێتن ئێمەیە کە ڕوەکەینە ڕەبول عالمین و ئەڵین مادام بڕوامان بەخوا هەیە مادام ئیمانمان پێی هەیە مادام قورآانی نردووە مادام پێغەمەری نردووە سەل الله عليه وعلی وسلم نابێت لە خۆمانەوە ئیشکەی ئەوە هیدایەتەکەی ئەوە ڕێگەکەی ئەوە ڕێبازەکەیە ئەوە حیزبەکەی خی تەبارک تەعاالایە و هەر ئەویش سەرەکەوێ بەڵام ئێوەی شێت هزار و یەک ڕێگەتان گرتووە ئێمە یەک ڕێگەمان هەیە هەزار و یەک ڕێگەتان گرتووە، هەزار و یەک قسە ئەکەن، هەزار و یەک ئیختیلاف لە بەینتانا هەیە، بزانم قەت ئەوانەی کە غەیری ڕێگەی خوا ئەگرن بزانم ئیتیفاق ئەکەن، موستەحیلە ئیتیفاق بکەن، حەتتا کافر لە بەینی خۆیان. خوای تەعالا ئەفەرمێ وتحسبهم جميعا وقلوبهم شتى کافر وایە وا دەزانی هەموو یەک دەستە بەڵام لە بینی خۆی هەزار و یەک لۆغانەیە هەزار و یەک پارچەیە هەزار و یەک حیزبە حەتتا ئێوە تەماشا بکەن بزانن کاتێک کە کۆمەڵێک کۆ بنە و پێڵن نوێنەرانی گەل مەجلیسی شعب پەرلەمان هەتا دوایی هەر کەلیمەی پەرلەمان خۆی لە خۆیان تەماشاکە یعنی مناقەشە یعنی مجادلە یعنی نابێ ڕێ بکەوین ئەبێ هەر یەکەی شتێ بڵێ اتفاق نییە ئەفەرمێ کەبورە علی المشرکین ما تدعوهم الیه ئەمە زۆر گەورەیە لەسەر مشریکەکان کە تۆ بانگیان لێ دەکەی دەڵێ وەرنە سەر ئەو قورئانە ئەوان دەڵێن چۆ دەبێ ئێمە یەک پارچە بین نابێ یەک پارچە بین دەبێ هەر یەک قەولێکمان هەبێ دەبێ هەر یەک بۆچوونێکمان هەبێ دەبێ ڕا و ڕای جیاواز هەبێ تخوا بەس پێتان بڵم وڵاتێک دوو سەری تیاابێ ئیسراحەتەکە بڕوای پێ ناهێنی یان ئەگەر بڕوات پێ هێنا نایخوێنیتەوە یان ئەگەر خوێنتەوە ئیشی پێ ناکەی یا ئەگەر ئیشت پێکرد لەبەر خوا نایکەی ئەمە هەمووی مخالفاتن زۆر ورد بنەوە لێ ها ئەدەی بزانم ویردی ڕۆژانەمان هەیە لە قورآن عبدوڵای کوڕی ئەمری کوڕی عاس عفن عبدوڵای کوڕی بەڵێ عبدوڵای کوڕی ئەمری کوڕی عاس فەرمووی باوکی ژنی بۆ هێنا گەنج بوو خەریکی عیبادەت بوو، عیبادەتێکی زۆری ئەکرد، بە ڕۆژ هەمووی بە ڕۆژوو بوو، بە شەو شەو نوێژی ئەکرد، ئەو بیریشی لە ئافرەت ناکردەوە، باوکی ژنی بۆ هێنا، کە ژنی بۆ هێنا پاش ماوەیەک لە بووکەکەی پرسی باوکی ئەمر لە بووکەکەی پرسی وتی وتی عەبدوڵای کوڕم چۆنە لەگەڵ تا وتی وەڵی لەو ڕۆژەی منی هێناوە نادۆتە سەرجێ لەگەڵ حەزی بەو شتانە نییە باوکی چوو لای پێغەمبەر شکاتی کرد صلی الله علیه وسلم وتی ئەی پێغەمبەری خوا ئەوە تا ژنم بۆ عبدوڵڵاه هێنا ئەو حاڵەکەیەتی وتی وەرم بزام چییە تی بە ڕۆژۆ نایشتێنێ شەو نوێژەکە و ناخەوێ ئەوە خێزانم بۆ هێنا و ناچێتە لای فەرمووی عبدوڵەوە نابێ ئەوها نابێ شتێکی کەشی کرد ها ئەوە ئەوە گرنگە وتی هەموو ڕۆژێکیش قورآانەکەی کە ئەوە تاو کاتاتۆ دەخۆر هەموو یە خوێنێتەوە پێغەمەری خوا فەرمی عليهەی سەڵات وەسەلام وەرە تۆ لە ماهێکا سێ ڕۆژ بە ڕۆژوو بە وەکو دوێنێ باسما کرد فەرمی من لەوە باشتر دەتوانمەی پێغەمەری خواسە لە ڕاویس دەوەرە ئەوەندە ئەوەندە هەتا هاتە سەرۆی دەوتی نابێ تۆ هەموو ڕۆژێ بە ڕۆژوو بێ بە ڕۆژنا ڕۆژێ بە ڕۆژوو ئەوە یەک ئێ ژنیش لە سنەتی منە ژنت هێناوە چیتە لای خێزانت ئەوە شەرعی خوای تەعالایە ئەوەی حەزی لەو سنەتەی من نەبێ لە من نییە شەو نوێژیشەوە منە خەوم و شەو نوێژیشەکەم تۆش ئەو هابکە بۆ شێ سەیری ئەم سەحابە بەڕێزەکەن کاتی خۆی سەحابە چیان نەکرد پێش بڕچیان لە خێرات وا ئەکرد بەو شێوەیە قورآانی هەموو ئەو کاتە چی هاتبایەتەخوا هەمووی لێک ڕۆژا خوێندەوە فەرمی اینجا قورآانەکە وا لێ مەکە لە مانگێکە قورآان خوێنەرەوە یل لە مانگێکە خەتمێ بکە فەرمی لەوە باشترە توانی دەی لە بیست و دەی لەوەندە و لەوەندە حتا سێ ڕۆژ فەرمی دە لە سێ ڕۆژ زیاتر نابێت تۆ خەتم بکەیت کەمتریانی یەک ڕۆژ دوو ڕۆژ سێ ڕۆژ ئەبێ خەتمی قورەواتە هەموو ڕۆژێک گەریسەمە تەماشاکەین لەوەی کەوا هەیە تۆ قورآن بکەی بە سێ بەشەوە ڕۆژی بەشێکی تیا بخوێنی بۆی لە سێ ڕۆژە تۆ قورآنەکە خەتم بکەیت فەرمی لە سێ ڕۆژە قورآن خەتم کە لە یەک ڕۆژ مەیکە ئەوەی لە یەک ڕۆژە قورآن هەمووی بخوێنێتەوە تێی ناگە سەیری ئەوانە بکەن چیان نەکرد لە کاتی خۆیان ئەو هابوون لەگەڵ قورآانی پیرۆزە بەڵام قەومەکەی پێغەمەر سەل الله عليه وسلم کە مشتکین بوون بزانە قورآانە فەرمێکی وقال الرسول یا رب بۆ ئێمەشە ها ئێمەش دەست بە قورئانەوە بگرین و بڵێن خەڵکی نەوەرە لەسەر قورئان دژمنمان بۆ زیادە بێ براکەم واللهی لەگەڵ وتت لا اله الا الله محمد رسول الله صلی الله وسلم تێی گەیشتیت و لەسەر ئەو بەرنمەیە ڕۆیشتی جن و ئینس ئەبێ بە دژمنت زۆرینەی زۆریان واتە تۆ هەستای بەوەی دژمنێکی زۆرت بۆ خۆ دروست کرد خەیاڵت خاو نەبێ بڵێ کاکە بخوا من علاقەی دژمناتی کەسم نییە تۆ لە دین تێنەگەشتی بۆ یاڵێ علاقەی دژمناتی کەسم نییە شکە کە تۆ وتت قورآن بەرنامەی منە یعنی هەموو بەرنمەیەکی کە ڕەفزەکەم کەواتە هەموو ئەو بەرنمانەی ترە بنە دوژمنی تۆ بەس تۆ نایت بە منهجی قورآن وەربگری بەلا بەلا وەرەگرتووە بۆیە نەوەڵا قورآن بخوێنە نەوەڵا لە بەری بکە نەوەڵا بڕۆ لە مزگەوتەکان بیخوێنە بەس ئیشی پێمەکە کەس قسە ناکە هیچ کافرێ قسە ناکا بەس کە تۆ کردت بە عمل و کردت بە ئیش و کردت بۆی جێبەجێ بکەی ئەحکامەکانی جێبەجێ کرد دەوڵەتت لەسەر ئەساسی ئەو قورآانە جێبەجێ کرد هەموو دنیا لە دەبێ بە دوژمن وایەوانە دەیسە با پێغەمەر زیندوو بێسە لە الله عليه وسلم بڵێ منەمێ دەوڵەتێکی ئیسلام تشکیل کە من بە شەق و غەرب ڕازی نابم چی لەکەن یەکسەر ناوێنی تیرۆرست محەممەدی تیرۆرست ئەمریکا بەڵێ تارەکانت بنێرە ئەوروپا بەڵێ باشترین ئەسلی حەد بنێرە با زوو لە ناوی بەرین ئەی قەمە مسلمانەکە ئێوەش کلچی ئەمە دەی لێ یەن کاکە هەتا یەکێگەڵێ پێغەمەری خوا بە قوربانیم هزار لەوە تیرۆرستە ئەو محەممەدە تیرۆرستە ئێستا لە ژیاننا بێ وایە واللهی والله والله وایە چونکە محەممەد بە کەس ڕازی نابێت لە لالیسە تۆش بێ دوژمنت هەبێت چونکە ئەمە سیراعە ئەم سەر زەویە بریتی نیە لە ئیسراحەت ئەمە ئیسراحەت نییە جێگەی ئیسراحەت نییەمە ئەمە جێگەی ململانەیە حەق و باطل زۆران نەگرن ئەبێ یەکیان یەکیان با بە عەرزە تۆ نابێت لە دوورەوە تەماشاکەی بزانم پێغەمەر ئازایە سەڵاسم یا ئەبوو جەهل ئەبێ بچی یارمەتی پێغەمەر بی سەلی الله علیه وسلم یارمەتی نە ئیمانت نییە ئەبێ یارمەتی ئەو کەسانە بێ شوێن پێغەمەر کەوتون سەل الله عليه وسلم شکەگە بەو یارمەتیە نەبێ ناڕوە براکەم ئەو ئەو دینە ناگەێنرێ هەتا وەرە من هاوارکەم ئەگەر بە تاقی تەنا خۆ بم چیم پێکرێ خۆی تعالا لە دوایەوە فەرمی وەکەفا بڕبیکە هادیەوە نەسیڕە بەڵام وریاش بەها سەرکەوتن هەر بۆ تۆیە بەسە بە پەروەردگاری تۆ کەوا ڕێنمایی دەر بێ کەسی تر ڕێنمایی دەر نییە ئەمە یەک دووهەمیش وە نەسیرە ئەگەر خوا جل لەو علا ڕێگەدا بنێ ئەو ڕێگەیەش هیچ کەسێک لی ڕازی نێت تەنها بڕواداران نەبێ با بڕوادار لە خۆی نەترسێ با جورئەتی هەبێ بڵێ من خوام لە پشت بێ کێ تۆ ئەتوانێ من با بە عەرزە بەس ئێمە ئەو ئیمانەمان نییە براکە وەڵا ئەوەنەی لە دوژمنانی خوا ئەترسین ئەوەنە لە خوا ناترسین ئێستا کێ ئەتوانێ بڵێ من بەرەو دینی خوارۆم من مل نایم بە هیچ کەسێک و داواکەم لە خخوای تعالا سەرمان خا بەسەر شەرق و غەربا نەوەڵە کاکە بۆ خاتری خوا کورە کورە نەگەن کورە وڵی پارچە پارچەمانەکەن کورە وڵی ئیبادەمانەکەن کورە بچە بۆ ماڵەکەی خۆ دابنیشە کەچی خوا فەرمیەوە کەفە بڕبیکە هادیە وە نەسیرا خوا بەس نیە سەرت خا خوا بەس نیە ڕێنماییت کا بەسە یا بەس نیە پێویستی بە کەسی تر هەیە خوای تەعالا ئەی تۆ پێویستیت بە کەسی تر هەیە لە خوا زیاتر ئەوە ئیمان اینجا دوو شت لە بەردەمتا یا سەرەکەوی یا کوژرێی هەردووکیان نەسڕە بۆ تۆ ئیمە نەسڕ و ئیمە شەهادە لە پێناوی خخوایە شەهی دەبی ئەلحەمدولا خخوایە من لە پێناوی تۆیەوام کرد بەڵام منیان کوشت دەبڕۆ بۆ بەهشت وەکو سورەتی یاسین بەداخەوە بەداخەوە بەداخەوە سورەتی یاسین لەوانەیە زۆربەی پیرەمێردەکانیش لەبەریان بێ بۆچی بەڵام لەبەریانە بۆ ناهیدایەتی پێوەرگرن بۆ فکرەیەکی غەڵات دەڵێ بەسەر مردویا بیخوێنەرەوەیان ئاوهایان ئاوها کاکە لە سورەتی یاسین چی تایە بڕۆ بزانە چەنەها پند و ئامۆژگاری تایە و سورەتە بەڕێزە بدایەتەکەی بەچی دەست پێەکە یاسین والقرآن الحكيم إنك لمن المرسلين خوای تەعالا فەرمێ سوێن بەو قورئانە تۆ پێغەمەری منی دوایی باسی چەنەها شتی تیاکە یەک لەو شتانە چییە باسی شخصێکمان بۆکە کە دیفاعی لە چەند پێغەمەرانێک کردووە کەوا مەشهورە لە کتوبی تەفسیرە ناوەکەی ئەنێن بە حەبیبی نەجار بەڵام لە قورآانەکەی باسی شخصێکەکە پیاوێکەکە پیاوێک لەو سەری وڵاتەوە هات بۆ ئەوەی پێغەمەرەکان سەرخا بە تاقی تەنها خۆیەتی دوایی کوشتیان چەند هاواری لە خەڵکەکە کرد کورە ئەمە پێغەمەری خوان کورە ڕێنماییتانەکەن چۆنە بێمە غیری خوا بپەرسین چۆنە بێ ڕێگەی غیری خوا وەربگرین ئەوە چی ئەڵێی تۆ وەکو ئەمڕۆ چۆن پێڵێن هەی مجرم هەی ئێرهابی هەی تیرۆرست هەی فلانی هەی فلانی لێیان ناو کوشتیان خوای تعالی فەرمی قیل ادخل الجنة قال يا ليت قومي يعلمون خوای گەورە وتی بڕۆ بۆ بەهشتەوە تەواو ئیشی تۆ تەواو بوو تاقیکردنەوەکەت دەرچووی خۆزگە قەومەکەم بیانزانیا کە خوا لە من خۆش بوو و ڕێزی لە من ناوە منی خستە ناو بەهشت ئەو چیرۆکەی تایە بەس توخوا کێ لە سوورەتی یاسین ئەو چیرۆکە وەکو خۆی وەرەگرێت و ئیشی پێەکە یەک دیفاع لە حەقەکە با بە تاقی تەنیا خۆشی بێت ئەڵی کاکەوەرە لە ڕواڵەت وەک پێغەمەر بەسە لە لاوسم لە ناخیش وەک پێغەمەر بە کاکە لە ڕواڵەت باوکو پێغەمەر نەبینەمان کوژن ڕیشمان هەبێ ئەو مشکیلەیە مشکیلە مشکیلەیە ڕیشمان نەبێ پێمان ئەڵێن تیرۆرست ئێ پێغەمبەر صلی الله علیه وسلم ئەمری فەرمووە نا کورە بە قسەی پێغەمبەر ناکەین بە کەڵک نایە ئەمە ڕۆژی ئەوە نیە بە قسەی خوا پێغەمبەرکەی ئەی بۆ نوێژەکەی دەو نوێژەکەش مەگە کاکە ئەی بۆ ڕۆژۆگری ئەی خۆ تۆ هەر بە قورآن و بە حەدیز نوێژ و ڕۆژو ناگری ئەی دەشتەکانی گەشتی بە قسە بکە گۆرانی و مۆسیقا و لێدان و قسەی هیچ و پوچ و چیرۆک و بەرنامەی ضال و مضلی تیا بێنن و با ئەو خەڵکە شوێنی نەکەوێت بۆ چونکە ئێوە سەرەکەون کافرەکانیان و ئەو شتانە بکەن تا سەرکەون ئەم ڕۆژ نەفسی شتە قورآن لێگە ڕێکاکە بڕە بەرنمەیەکی کە بێنە گۆرانی بێنە ڕابواردن بێنە واز لە قورآن بێنن با ئێمە سەرکەوین بەسەر مسلمان و قورآانیەکانە ڕەحمەتی خوا لەو موفەسیرە، ابن کثیر لە ساڵەکانی حەوت سەد هیجرییە بووە ڕەحمەتی خوای لێ بێ یەکێک بووە لە عولەماکانی ئەهلی سوننە و جەماعە بزانە چۆن باسی ئەو ئایەتەمان بووە کە ئەڵێ لەم ڕۆژەیا ژیاوە دەڵێ ئەگەر تۆ واز لە قورئان بێنی بڕۆی بۆ لای غەیری قورئان لە شیعر با یەک یەک قسەکانی ڕاڤەکەین لێکی بدەینەوە ئەمڕۆ لە لای خەڵک قورئان زیاتر خۆشەویستە یا شیعر و هەڵبەست و لاواندنەوە و ئەو بابەتانە؟ بۆ خۆتان نەزانن ئەو قەولین یا قەولی شخصێک شخصێک قسە ها فڵان کەس قساکە گوێی بۆ بگرە فڵان کەس بەس قورئان خوای تەبارەک و تەعالا قساکە بەلایەوە مهم نییە بە قسەی فڵانە کەس دێتە گریان بە قسەی خوا نایەتە گریان ئەو خەلەلە تایە تۆ کاکە ئەو غینائین واللەی لەم ڕۆیا قساکە بەناو مسلمانەکان هاتون گۆرانی و مۆسیقایان دانا و گۆرانیان دانا و هێنان و بردیان گەنجەکانمانیان وێڵ کرد لەو قورآانە پیرۆزە لە باتی گەنجەکان هەمووی لە تەمەنی شش حو ساڵی وەک شافعی هەمووی قورآانی لەبەر بواە ئێستا ناوسنی پڕە لە گۆرانی پڕە لە سرود پڕە لە شعر پڕە لە ئەملا ئەولا ئەوەندەی قورآانتیان نیە هەرچی قسەیەک بکەی ئیسیفادەی نییە وەک ئەوەی کە تۆ قورآن بڵیتەوە بیڵیتەوە چکە هەر حرفێک بە دە حەسەنە ئاگات لێ بێ تۆ قەت زەرر ناکەی لە وتنەوەی ملیۆنێ جار بیڵێرەوە تخوا پێت پێ پێت پێتان بڵێم ئێوەی مسلمان ڕحمەتی خواتان لەبێت لەو فاتحی گای خوێن لە نوێژ وەڕسە بن تخوا چەند جاری خوێنەوە لە شەو ڕۆژەکە لێی وەڕسەبی لێ بێ تااقەتەبی دەوەرە قسەی زەلامێک بڵێ ڕۆبزان وەڕسەبییانە ئەڵێ، داوا ئەکەم لەو خوایەی کەوا سەخییە و بەخشندەیە، داوا ئەکەم لەو خوایەی کە پێمان دەبەخشێ و بە تواناشە بمانناتێ، لەسەر هەموو شتێک بە توانایە، کە ڕزگارمان کات لەو شتێک کە خۆی ڕقی لێیەتی، خوایە ڕزگارمان کە لەو شتێک کە تۆ ڕقت لێیەتی خوایە. وە هەروەها ئەڵێ بمانگێڕێ بەو کەسانی کە کار ئەکەن لەو شتەی کە خۆی لێی ڕازیە لەو شتەی کە خۆی پێی ڕازیە کار لەو شتە بکەین کار لە بکەین بەو شتانەی کە خخوای تعالا خۆی پێی ڕازیە نەک لە شتێکە بمان بینێتەوە کە لێمان ڕازی نەبێت ئەویش بریتە لە چی حفظی کتابەکەی بۆیە داواکەم لە مامۆستایانی بەڕێز شێوازی مامۆستایەتی شێوازی وتنەوەی قورآن شێوازی تایبەتی خۆی هەیە براکەم هەرەوەنە نییە لە بەرخاتری حیزبێک و جەماعەتێک و فرقەیەک بین مجموعەیە کۆ بکەینەوە بۆ ئەوی لێمان نەتۆرێن دەی چۆن ببێ مشکلە نییە نا تۆرە بۆ قەبرەکەی خۆدیشکە کەس نایەتە قەبرەکەت نە ڕێز حیزبەکەت نە ژنەکەت نە کوڕەکەت نەکچەکەت نەسلەکەی بەرێ نە ئەو بۆ نەخۆشەی بەخۆتیەوەایە مەگەر لێت دەن بەخۆی نایەت لەبەرو ئاگادار بە عملەکەت عملەکەت مهمە کە بە خوایکەی وەرە قورآانی پێلەبەرکە وەرە زمانی ڕاستکەرەوە بە قورآان زۆر بەی زۆر وەکوتم جارەکەی تریش نازانێ فاتی حەب خوێنێتەوە بە هەر دانیشتن نەبێ و دێوەرە کاکە باوا بکەین و وا بکەین وا بکەین و ئمە فرقەی فلانی ئێمە جەماعەتی فلانی ئێمە ئێمە مسلمانین پارچە پارچە نین ئەوەی خۆی پارچە پارچە بکە خوایە شەرق و غەرب لەسەرمان کۆبۆتەوە خوایە خوایە مسلمان کەی بەیەک خوایە بیان کەی بەیەک پارچە خوای سەرکردەیەکی لە خواترسیان بۆ بنێری شەرق و غەربت بۆ بخاتە ژێر عەرزەوە خوایە ئەوها دوعا بکە ئەوها هەتا تۆ وابی من جەماعەتی فڵارم من جەماعەتی فیسارم من جەماعەتی فیسکەم من جەماعەتی ئەوم هیچ بە هیچ نابێ خوای تعالی لە قورئان ئەفەرمێ فلا تنازعوا ولا تنازعوا فەرمێ ولا تنازعوا فتفشلوا لەگەڵ نیزاع کەوتە بینتانەوە فەشەل هێنن بەخوا لەگەڵ پێغەمەری شابی فەشەل هێنی صلی الله عليه وسلم لە ئوحد فەشەلیان هێنا یان نا مەقصدم لە کەلیمەی فەشەل بریتە لە چی ئەوەیە کە خوا فەرمی قل هو من عندی ئەنفوسکم لە ئوحود بەس بە قسەی پێغەمەریان نەگەسەوە لەو لەو تۆپەڵکایە مێنە خوارەوە لەو گردە مێنە خوارەوە هاتنە خوارەوە بینیان کافرەکان ژێر کەوتن ڕایان کرد بۆ بۆ غەنیمە والله سەحاباڵێ تا ڕۆژە نەمازانی تیامانە هەیە دنیاە کەچی خوای گەورە فەرمی منکم من یورید الدنیا هەی لە سەحابەکانی پێغەمەر کەستان هەیە دنیاتانەوە ئێوە ئەو هەمە بن بۆ شێوە جا لەوان وا بن ئەبێ لە ئێمە چۆن وانە بێ براکەم بە هزار جار لە ئێمەش ئەوابێ ئەبین بە هیچ یین مامۆستایانی بەڕێز ئەڕۆن ئەم ئەم پەندە جوانە بۆ بۆ تەلەبەکان باز دەکەن قوتابیان ئەگەر هاتوو یەک چیلکەمان هێنا دەتوانین بیشتێنین ئەگەر دەمان کرد بە یەک ناتوانین ئێدە تەطبیقی کە براکەی بەڕێزم تەطبیقی کە سەرلێشێواوی و هەڵخڵەتانن بکەن ولو شاء ربک ما فعلوا ئەگەر خوا بیویستا ئەوان ئەوەیان ناکرد بەس خوای تبارک و تعالی ئەو ئیشاکە بۆی سەبری تۆ تاقی بکاتەوە بۆی بزانێت تۆ لەو مەدانەیە بەڕێک و پێکی ئەڕۆی بەڕێوە و سەرەکەوی یان نا فدرهم وما يفترون لێیان گەڕێ چی ئەکەن چ درۆیەکەکەن بابیکەن چ شتێکت بۆ هەڵەبەستن بابیکەن جۆمێرە قسەیان ئەی لمن اتبع رسوله بۆ ئەو کەسەی شوێن پێغەمبەر بکەوێت صلی الله علیه وسلم بەسە کە خوای رب العالمین ڕێنمایی بکا و سەریشی بخا هەردووشی پێکەوە باس کردووە ڕێنمایی دەکا سەریشت دەخا وآمن بكتابه وصدقه واتبعه إيماني بكتابكي هناوة بڕوای پێکردووە شوێنیشی کەوتووە بە قسەشی کردووە فإن الله هادیه وناصره في الدنيا والآخرة خوا لە دنیاش و لە قیامەتیش ڕێنمایی ئەکا و سەریشی ئەخا وإنما قال هادی و نەسیرا دەڵێ خوا فەرمی هادی و نەسیرا ڕێنمایی دەرە ڕێنمایی دەکا و سەریش دەخا بۆ لأن المشرکی لأن المشرکین كانوا يصدون الناس عن اتباع القرآن چونکە مشرکەکان خەڵکیان دوورە خستەوە لە شوێن کەوتنی قورآن لئلا يهتدي احد به بۆی کەس ڕێنمایی بۆ قورآانە وەرنەگرێ و ڕێبازی ڕاز وەرنەگرێ لە پاشان کە دەبێتە سەیدی قوم دەبێتە گەورەی ئەو سەرزەمینە بەسە کە خوای گەورە ڕێنمایی دەرت بێ و سەرت خا داواکەم لە خوای تعالی بە ناوە پیرۆزەکانی خۆی بە سیفاتە بەرزەکانی خۆی دڵەکانمان کا بە یەک دین و ئیمانمان بۆ زیندوو بکاتەوە بمان خاتەوە سەر ئەو ڕێبازە ڕاستەی و ئازایەتی و چاو نەترسیمان فێر بکە و لە دڵمانە بیڕازێنێتەوە و هەر شتێکیش ڕۆیان لە پێناوی خی تەبار و تعالا خۆمانی بینە بەر ئابۆ شێ ومەتە سەرەکە ئامین و الحمد لله رب العالمین